مناڵی ئاخر زەمان، نووسینی، عەزیز نەسین، وەرگێڕانی، غەریب پشدەری. ئاوەڵی خۆشەویستم ئەحمەد، سوپاس کە بە ڕێک و پێکی نامەم بۆ دەنووسی. کاتی خوێندنەوەی نامەکەت ئەوەم بە بیردا هات، ئاخۆ بە ڕاستی ئەم ڕووداوانەت بەسەر هاتووە یا هەر لە خۆتەوە دروستیان دەکەی؟ نامەکانتم هێندە پێخۆشن هەر مەپرسە. خۆزگە منیش دەمتوانی وەکوو تۆ بنووسم. بە ڕێکەوت چەند ڕۆژێک لەمەوبەر لە قوتابخانەکەی ئێمەشدا شتێک ڕوویدا کە تەنیا مامۆستاکەمان نەبێ کە زۆر تووڕە بوو، دەنا هەموو قوتابییەکان هێندەیان نەمابوو بپسێن لە پێکەنینا. وا تێنەگەی ئەم چیرۆکەم هەروا لە خۆوە بۆ پێکەنین دروست کردبێ تا نامەکەمی پێ سەرنجڕاکێش کەم. نا، بە گیانی تۆ باسەکە چۆن ڕووی داوە ئاوات بۆ دەگێڕمەوە. دەبێ لە پێشەوە پاڵەوانی باسەکەت پێ بناسێنم. هەڤاڵێکمان هەیە ناوی عوسمانە. یەکێکە لە قوتابیانی پۆلەکە. بە تایبەتی لە خوێندندا زۆر چاکە. منداڵێکی ڕێکوپێکیشە. کتێب و دەفتەر و سیپارەی هەمیشە پاک و خاوێن و تەمیزن. نووکی قەڵەمەکەی هەمیشە تیژ و ئامادەیە. بە پێچەوانەی منەوە کە هیچ کاتێ قەڵەمی تەواویشم پێ نییە. عوسمان خەتیشی زۆر خۆشە. زۆر جار مامۆستا دەفتەری ڕاهێنانەکەی لە پۆلدا بە منداڵەکان پێشان دەدا و دەڵێ، بەم جۆرە بنووسن ئێ؟ ئێمەش دەمانەویست بەو جۆرە بنووسین، بەڵام هیچ کامێکمان نەماندەتوانی و نووسینەکانمان لێ تێکەڵ و پێکەڵ دەبوو. مامۆستای ئێوەش ئەم فەرمانەتان دەداتێ؟ ئێمە ئیتر لە فەرمانەکانی مامۆستاکەمان وەتەنگ هاتووین. هەموو ڕۆژێک کۆڵێک ئەرکی ماڵەوەمان دەداتێ کە دەبێ لە ماڵەوە بیکەین. ئەو دەیەوێ کارێ بکات کە ئێمە شەوانیش هەر سەرقاڵ بین. ڕۆژێ عوسمان وتی. منداڵینە، مامۆستا ئەرکو نووسینەوەکانی ئێمە ناخوێنێتەوە، تەنیا هەر چاوێکیان پێ دادەخشێنێ. من وەڵامم دایەوە، ئەگەر نایخوێنێتەوە ئەی بۆ ئەرکی ماڵەوەمان هێندە دەداتێ؟ عوسمان هەر لەسەر قسەکەی خۆی مایەوە، من دڵنیام نایانخوێنێتەوە. تۆ چوزانی نایانخوێنێتەوە؟ یەکێک لە ئاوەڵەکان وتی. مەسەلەکە ئاشکرایە، ژمارەی ئێمە لە پۆلە چل و هەشت کەسە، لەگەڵ ئەوەشدا هەر ڕۆژە ناڕۆژێک ئەرکمان دەداتێ، کە دەکاتە ڕۆژی بیست و چوار پەڕە واتە هەفتەی سەد و چل و چوار پەڕە بخوێنێتەوە و چاکیان بکات. من پرسیم مەبەستت لەم قسانە چیە؟ ئێستا بە شتێکی سادە و ئاسان بۆتی دەردەخەم، مامۆستا لە چ سەعاتێکدا بۆی دەکرێت دەست بە خوێندنەوە بکات؟ یەکێ لە منداڵەکان کە زۆر بێزار بوو وتی، بابە ئەم قسانە چ پەیوەندیەکیان بەسەر ئەوەوەیە هەر کاتی ئارەزووی کرد دەست پێدەکات؟ من دەمەوێت قسەکەمتان پێ بسەلمێنم. یەکێک لە منداڵەکانی دی وتی وای دادەنین سعات هەش دەست پێ دەکات یەکێکی دی وتی بۆ سعات هەشت با سعات پێنج بێ من وتم نەبابە سعات پێنج و نیو ئەو تازە دەگاتەوە ماڵێ عوسمان بە پێکەنینێک بێدەنگی کردین باشە کاتێکی مام ناوەندی دەگرین با بڵێن سعات حەوت دەست پێ دەکات بەلای ئێووە چاکردنی هەر پەڕەیەک بەلای کەمەوە چەند کاتی دەوێ؟ بەلای قوتابیەکانەوە ئەمە لە نێوان سێ دەقیقەوە تا دە دەقیقەی دەویست، لە دواییدا هەموومان لەسەر چوار دەقیقە گیرساینەوە. عوسمان لە مێشکی خۆیدا لێکی دەدا و دابەشی دەکردەوە، وەڵامەکەی کردیە شەوی نۆ سەعات، لە دواییدا ڕووی کردەوە منداڵەکان و وتی. دیتتان ئەگەر هەموو ڕۆژێ سەعات حەوتی ئێوارە دەست پێ بکات دەبێ بە بێ ڕاوەستان تا بەیانی ئیش بکا نە فریای خەو و خواردن و نە هیچ ئیشێکی دی دەکەوێت. من گوتم ئەوە لە مامۆستای ئێمە بە دوور نییە. لەوانەیە تەواوی ئیشەکانی دیکە واز لێ بێنێ و پەڕەکانی ئێمە سەیر کات. عوسمان پێکەنی، نە کاکی خۆم. کەس ئەوەی لە خۆ نەگرتووە بۆ چەند قرۆشێک مووچە خۆی بکوژێ. یەکدوانێکیان لێی دەخوێنێتەوە و ئەوانی دی واژۆ دەکات. دوای چەند رۆژێک یەکێک لە قوتابیە کچەکانمان وتی، دەڵێی قسەکەی عوسمان خەریکە وەڕاست، چۆنت زانی؟ یەکێ لە ئاوەڵەکانم کە ماڵەکەیان نزیکی ماڵی مامۆستاکەمانە، بەیانی کە دێ بۆ قوتابخانە لە کۆڵان چاوی بە کۆمەڵێک پەڕە کاغەزی دڕاو دەکەوێ. یەکێکیان دەناسێتەوە، دادێتەوە، پەڕەکان قۆ دەکاتەوە و دەبینێ هی ئەو تاقیکردنەوەن کە یەک دوو ڕۆژ لەمەوبەر خۆی نووسیویەتی بەدوای پارچەکانی داد دەڕوا تا دەگاتە بەرمیلی خۆڵەکە کە دەبینێ پەڕەدڕاوەکانی تاقیکردنەوەی تەواوی قوتابیەکان لەوێ ڕۆکراون ئێستا هێندێکیشی لەو پەڕە دڕاوانە لەگەڵ خۆیدا هێناوە گوتم ئەمە نابێتە بەڵگە لەوانەیە خوێندبێتەوە و لە دواییدا فڕێی دابن. ڕاستت دەوێ خۆشم کەمێک گومانم کەوتە دڵیەوە لە پۆلا عوسمان لە ڕیزی من دادەنیشێ کاتێ مامۆستا وتی دەمەوێت تاقیکردنەوەی مێژووتان بکەم عوسمان لەسەر خۆ پێی وتم من ئێستا دەیسەلمێنم کە مامۆستا پەڕەی تاقیکردنەوەی ڕۆژانەکانمان دەخوێنێتەوە یان نا پرسیم چۆن دەیسەلمێنی؟ لە جیاتی تاقیکردنەوە نامەیەک دەنووسم. مامۆستا وتی، پەڕە و قەڵەم دەرێن و خۆتان ئامادە بکەن. پرسیارێکیان ئەمە بوو، لەبارەی سوڵتان سلێمان سەلیمەوە چی دەزانن؟ هەموو دەستیان کرد بە نووسین. عوسمان لە دێڕی یەکەمدا چەند جارێک ناوی سوڵتان سەلیمی دووپات کردبۆوە و نووسیبووی، ناوی مامی سوڵتان سەفدەر، ناوی باوکی حەیدەر، ناوی دایکیشی سوڵتانە زوبێدەیە. لە دواییشدا نووسیبووی، سڵاو بە هەمووان بگەیەنە، چاوی کچەکانی ماچ دەکەم و لە منەوە هەواڵی کوڕەکانی بپرسە. ئینجا چەند دێڕێکی لە بارەی یاری فوتبۆڵی چەند ڕۆژ لەمەوپێشەوەی نووسیبوو، لە دامێنی پەڕەکەشدا ئەمەی خستبووە سەر، خۆزگە سوڵتان سەلیمیش دەیتوانی بێتە سەیری یارییەکە. کاتێ عوسمان لە پشووی دەرەوەدا ئەم شتانەی گێڕایەوە هەر پساین لەبەر پێکەنین. بەڵام ئەو خۆی پێ نەدەکەنی. دەیوت ئەگەر مامۆستا ئەوانە بخوێنێتەوە کە نووسیومن چ بکەم؟ چەند ڕۆژێکم بەم ترس و لەرزەوە بردە سەرێ. کە مامۆستا چ باس و هەواڵێکی نەبوو، هەموو گومانمان لە قسەکانی عوسمان پەیدا کرد. بەڵام دوێنێ کە ئەم باسە ئاشکرا بوو، تێگەیشتین کە ڕاست دەکات. دەرسی یەکەم بوو مامۆستا دوای ئەوەی ماوەیەک دوا کەوتبوو بە گرژ و مۆنیەکەوە خۆی کرد بە کپۆلدا بە پێچەوانەی جارانەوە کە هەمیشە ڕووخۆش بوو بە توڕەیەوە وتی عوسمان هەستە وەرە سەر تەختە عوسمان هەستا و لە جێی خۆی ڕاوەستا مامۆستا بەسەریدا شیڕاندی وەرە ئێرە عوسمان چووە سەر تەختە مامۆستا وتی، منداڵینە، دوێنێ پرسیارێکی تاقیکردنەوەی مێژووی سرووشتیم دابوونێ، ئێستا عوسمان دەیەوێ وەڵامەکەیتان بۆ بخوێنێتەوە. دیسانەوە وامزانی چونکە باشی وەڵام داوەتەوە، مامۆستا دەیەوێ بۆ ئێمەی بکا بە سەرمەشق، بەڵام ڕەگی عوسمان وا سوور هەڵگەڕابوو دەدووت چەوەندەری کوڵاوە. بخوێنەوە، ئەگەر یەک وشەی بەجێ بێڵی خۆت دەزانی، لە پێشدا پرسیارەکان بخوێنەوە ئینجا وەڵامەکانیان. عوسمان دەستی پێکرد پرسیاری یەکەم با چییە و چۆن پێیدا دەبێ مامۆستا وتی وەڵامی ڕاست ئەمەیە کە بەهۆی بەرزبوونەوەی پلەی گەرماوە هەوای گەرم سوکتر دەبێ و بەرەو سەرەوە دەڕوات و هەوای ساردیش کە دەیەوێ بەرەو خوارەوە بێت لێک دەدەن و با پەیدا دەبێ ئێستا گوێتان لە وەڵامی ئەم هەڤاڵەتان بێ عوسمان وەکو پەیکەر بێ جوڵە واقی وڕما بوو مامۆساوتی بۆ ڵاڵ بووی کوڕە دەی بڵێ عوسمان دەستی پێکرد کاتێ سووک بوو دەچێتە سەرێ با. با. عوسمان ڕاوەستا و مامۆستا بە سەریدا شیڕاندەوە، یاڵڵا بخوێنەرەوە! عوسمان دەستی پێ کردەوە. با. بۆ تیفی فوتبۆڵی گالاتاسرا غەمبارە، لەگەڵ ئەوەشدا کە تیپەکە لە هەف تایمی یەکەمدا، ڕووی بەرەو با بوو کەچی زۆر باش یاری دەکرد یاریکەرەکان وەکو با دەفڕین ئافەرین بۆ با پرسیاری دووەم گەردەلول چیە و چۆن پەیدا دەبێ وەڵام بایەک کە هەر لە سانیەکدا خێراییەکەی 20 مەتر بێت پێی دەڵێن گەردەلول یاریکەرانی گەلاتاسرا ئەمڕۆ گەردەلول ئاسا یاریان دەکرد داخەکەم کە ناتوانم باشی باس بکەم. لەو گەرداوەدا مەتین کەوت و داوەرەکە کردیە پەنارتی. کاتێ عوسمان خەریک بوو پەڕەکەی دەخوێندەوە، قوتابیەکان متەقیان لە خۆیان بڕیبوو. عوسمان هێندە سەغڵەت بووبوو کە خەریک بوو دەست بکا بە گریان. مامۆستا پرسی، ئەمە یانی چی؟ عوسمان کە خەریک بوو فرمێسکی بێنە خوارێ بێدەنگ مایەوە. مامۆستا دڵی پێ سوتا و وتی، تۆ قوتابیەکی باش بووی ئەمەم لە تۆ چاوەڕێ نەدەکرد بڕۆ لە جێگای خۆت دانیشەوە عوسمان وەکو سەرخۆشان بە لۆژە لۆژ چووە جێگەکەی خۆی و دانیشتەوە ڕاستی من لەم ڕووداوە زۆر خۆشحاڵ بوو لە دەرەوە بە عوسمانم وت چۆنی لەبیرتە گوتم مامۆستا کاغەزی تاقیکردنەوەکان دەخوێنێتەوە ئەو شەوە یەکێک لە دەستە خوشکەکانی دایکم میوانی ئێمە بوو یەکەم جار بوو ئەم ژنە ببینم لی پرسییم دەچێ کام قوتابخانە و پۆلی چەندی؟ کاتێ پێم وت دەچمە فڵانە قوتابخانە بە دەنگێکی بەرزەوە پێکەنی دایکم پرسی مەسەلە چییە؟ بە پێکەنینەوە دەستی بە گێڕانەوە کرد. دوێنێ شەوێ لە ماڵی مامۆستاکەتان بووم شتێکی سەیر ڕوویدا. دیتم لەسەر مێزەکەی کۆمەڵە کاغەزێکی زۆر کەڵەکە کرابوون کە هی تاقیکردنەوەی ڕۆژانەی قوتابییەکانی بوو، لێم پرسی، چۆن دەستت دەگا ئەم هەمووانە بخوێنیتەوە؟ وەڵامی دایەوە، پێویست ناکات هەمووان بخوێنمەوە، زۆربەی قوتابییەکان قوتابی چاکن. دەتەوێ یەکێکیان ببینی؟ پەڕەیەکی جیا کردەوە و دایمێ. زۆر جوان نووسرابوو، سەرەدێڕەکانی بە قەڵەمی ڕەنگ نووسیبوون، بەڵام کە خوێندمەوە دیتم زۆر پەرشوبڵاوی نووسیوە و هەموو دەربارەی تیپی فۆتبۆڵە. پەڕەکەم دایە جەنابی مامۆستا کاتێ خوێندیەوە هێندە توڕە بووم مەپرسە و وتی، من ئەمەم لەم قوتابیە چاوەڕێ نەدەکرد. بەم جۆرە دڵنیا بووم کە عوسمان ڕاستە و چاوەڕێی ئەوە نەبووم لە مامۆستاکەمان. ئاواڵی خۆشەویستم ئەگەر ماردووشم کردبیت داوای لێبوردن دەکەم. چاوەڕێی وەڵامتم.